بارک الله فیک مامۆستا گیان پرسیارێکی تر ئایا داعش فیتنەیە ئەم فیتنەیەمان بۆشی بکەرەوە ئەگەر فیتنەیە و لە هەمان کەدا پرسیارێکی تر چاوشێوەی ئەوە ئەو ئاڵا ڕشانە کێن کە لەسەر حەقن و وەکردار و سفەتیان چۆنە و ئاڵاکانیان وەکو هەمان ئاڵای ئەو ڕۆژانە ئێستاە لە ڕووی ئاڵاوە حەدیسی ئاڵا ڕەشەکان براکەم حەدیسێکی ضعیفە زۆر گەنج بەداخەوە بەو حەدیسە خەڵەتاوە کە لە ئەخیری زەماندا کەسانێک دێن لەسەر حەقن و ئاڵای ڕەشیان پێ ئەم حەدیسە ضعیفە برا نەک ئەمڕۆ دوای داعش بڵین ضعیفە هەر لە قەدیمەوە سەدان ساڵ پێش ئێستا علەمای حەدیث فەرمویانە حەدیثێکی ضعیفە ئەمما ئایا داعش فیتنەیە؟ ئەرە وەڵڵا فیتنەیە برا، فیتنەن بۆ خۆشیان، فیتنەن بۆ ئوممەتی ئیسلامیش و بەهۆی فیتنەشەوە وا لە مسوڵمانان دێت وایان لێ بەسەر دێت کە داوای خێر و حەسەنە لە دژمن بکەن داعشە بووە بە هۆکاری چی ئەوەی کە ئەو میللەتە موسڵمانانە بپاڕێینەوە لە کێ خەڵک داوا لە دەوڵەتی کوفر کاوەرە یارمەتیمان دە ڕزگارمان کە ئەی ئەمە فیتنە نییە برا بەهۆی ئەو فیتنەیەوە خەڵک ناچاری ئەوە بێداوای یارمەتی لە کافرێک کات کافریش حەز دەکا مسلمان محتاجی ئەو بێت و حەز دەکا ئەمثالی وەکو داعش هەبێت سوێن بەخوا بوونی داعش و ئەمثالی داعش لە مەسلحەتی کافرەکانە نەک لە مەسلحەتی مسلمانان چکە دەبێتە بیانوو بۆیان دەبێتە بیانوو حجەیەکە و بیانوویەکە بەدەست دەوڵەتی کوفرەوە بێت تۆپ و ناپاڵمەکانی خۆی بەسەر وڵاتی مسلماناندا بڕژێت و بیتەقێنێتەوە مسلمان لە ناو بچێ و خوێنی بڕژێت و دەوڵەتی مسلمانان کاول بێت و لە پارەی نەتەکەش زەحمەن نەبێدەی ئەوەندە غارەمان کردو ئەوەندە قەسفەمان کردو ئەوەندە ناپاڵمەمان نایشتووە پارەکەمان بە کاش بۆ بنێرنەوە دێ بۆشی بنێریتەوە مەمنونیشی بێ ئێ چیتان کرد داعش نە وڵاتی موسڵمانانیان هێشت نە دینی خواشیان بەرپا کردووە تەنها غەڵەت لە دین حاڵی بوون و سەرکەش بوون هاتوون کەوتونەتە ناو ئومەتی ئیسلامی بە خوێن ڕێژی و بە کاولکاری و بوونە هۆی ئەوەی کە دژمنانی دینی خوا بێنە ناو وڵاتانی مسلمان و مسلمانان لە ناو بەرن و خێر و بێری ئەم وڵاتانە لەگەڵ خۆیان برن بۆیە بەڵێ فیتنەیەکی گەورەیە داعش خی گەورە پەناماندا مسلمانان پەنادا لە شەڕیان وەخوای گەورە لە کۆڵ عومەتی ئیسلامیان بکاتەوە